لە کاتێکدا لە ئاسۆی هەرە بەرز و بڵندەوە سەری هەڵدابوو و ئاسۆی پڕ کردبوو، لەوەو دوا تا دەهات نزیک دەبۆوە و سەرەنجام هاتە خوارەوە بۆ لای پێغەمبەر. فکان قاب قوسین ئەو ئەدنا. ئەوەندە لێی نزیک بۆوە نێوانیان بەقەدەر دوو کەوان یا کەمتریش بوو. فأوحا إلى عبده ما أوحا. جا ئایا ڕاستە ئێوە مجادەلەی لەگەڵدا دەکەن لەسەر شتێک کە ئەو دڵنیایە لە دیتنی؟ ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى سوێن بە خودا بێگومان جارێکی تریش لە دابەزینێکی تردا جبرەئیلی بینیوە کاتێک هاتووە بیبات بۆ شەوڕەوی ئایا ڕەوایە کوڕان بۆ خۆتان و کچان بۆ خودا بە چاک بزانن؟ خودای گەورە دەیەوێت بە عەقڵی چەوتیان ڕەخنەیان لێ بگرێت، ئەگینا کوڕ و کچ هەردووک دروستکراوی خودان و پێوەری ڕێز تەنها خوداناسی و پارێزکارییە. تلک اذا قسمة ضیزی. وَلَقَدْ جَاءَهُم مِّن رَّبِّهِمُ الْهُدَىٰ ئەم بت و پەیکەرانە تەنها شتێکە کە خۆتان و باو باپیرانتان ناوتان لێناون و هیچی تر نین خدا بەڵگەیەکی نەناردووە لەسەر ڕەوابوونیان سەیرە ئەوانە تەنها شوێنی گومان و ئارەزووی دەروونە نەخۆشەکانیان دەکەون لە کاتێکدا کە بەڕاستی لەلایەن پەروەردگاریانەوە هیدایەت و ڕێنمویان پێگەیشتووە. ئەوانە هەر ئەوەندەی لێ دەزانن و عەقڵیان هەر ئەوەندە دەبڕێت بەڕاستی هەر پەروەردگاری تۆیە کە چاک دەزانێت چێ لە ڕێبازەکەی لایداوە و گومڕایە چێیش ڕێبازی ئیمان و هیدایەتی گرتۆتە بەر و شایستەی ڕێزە ولله ما في السماوات وما في الأرض ئەی ئیماندار چاوپۆشی زۆر فراوانە چاک دەتان ناسێت لە کاتێکدا ئێوەی لە زەویدا بەرپا کردووە لەو کاتەشدا ئێوە کۆرپەلەی بچووک بوون لە سکی دایکتاندا ئاگای لێتان بوو کەواتە خۆتان بە چاک مەزان و خۆتان بە پاڵفتە دامەنێن هەر خدا خۆی دەزانێت چێت تەقوای هەیە و پارێزکارە یا ئەو ئیبراهیمەی کە هەموو پەیمانەکانی بەجێهێنا بە تەواوی؟ ئەللا تەزیڕ وازیڕەت ویزڕ ئوخڕا. لەو پەڕاو و کتێبە پیرۆزانەدا هاتووە کە هیچ گوناهبارێک گوناهی تاوانبارێکی تر هەڵناگرێت. وأن ليس للإنسان إلا ما سعى بەڕاستی ئادەمیزاد خاوەنی هیچ شتێک نییە تەنها ئەوە نەبێت کە خۆی کردوویەتی.